سلااوتانی بە چۆن باشن بابەتی ئەوڕۆمان لەسەر دوو لۆژیکە لۆژیکی یەکەم ئەوەیە لە ڕابردوو ئیش لەسەرەوە کرا چۆن زەوی فراوان بکرێت و ڕێژێ مرۆڤ بەرزکرێتەوە و لە ئێستا ئیش لە ساواکەن چۆن بتوانن ڕێژێ مرۆڤ کم بکەنەوە ئەمە بە دوو پێوە دەکرێتن پێوەێکم ئەوەیە ئەگەر شەمەندەفەرێک لە ڕێگا بڕاتن بگەتە دوو ئاراستە ئاراستە یەکەم پێنج کەسی لەسەر بێت پێنج کرێکاریش سەر ئەو سکێ ئیش بکە ئاراستەی لای تر مسن لای ڕاست یەک نەفرە ئەگەر ئەو شەمەندە فەراهات ئایا چ هەڵوێستێکی بیر لەو کاتە زۆر بەرە زۆری ئەوانەی کەەوە بیرەکەنەوە باوەڕێن وایە بە بەردەوامی کەسێک ئەکرێتە قوربانی پێنج کەس بە بەردەوامی بەڵام بە بەگوێرەی ئەخلاق و تێگەیشتن و زیرەکی ئەو کەسەیە کەوا بڕیار لەسەر ئەو بارودۆخە دەدن کەوا ڕووە دەکەن مەبەست لەکانە سێ لەو لەو لەو شەمەند نەفەرە پێشتر زۆربەی هەرە زۆری کە هەوڵیانەدا ڕێژەی مرۆڤ زیاد کەن هەرچەندە لە زەنج زیانی زەنجی یەکەم و دووەم زەنجی سارد بەردەوام ڕێژەی کوشتن لە بەرزبوونەوەدا بوو، بەڵام ئەم لۆژیکە کە لە ڕابردووەوە هەتا ئێستا کە ئیش لەسەر کراوە دەرخستنی ئەخلاقی کەسە دەرخستنی ئەخلاقی کەسە ئایا ئەخلاقی ئەو کەسە لە ڕووی لە ڕووی لە ڕووی دەروونیەوە لە ڕووی هزریەوە لە ڕووی عقلیەوە لە ڕووی جەستەیەوە تا چەند ئەتوانێت بەسەر ئەو ڕووداوانە دەزاڵ و بتوانێت هەڵسەنگانی لەوە بکات ئایا ئەو کەسە دەکرێت بکرێتە قوربانی ئەو پێنج کەسە دامەنا ئەو کەسە زانایەکە لەو هەیە لە ڕاوەستە دامەنا پێنج کەسەی تر پێنج سەربازن لەهۆی لە ڕاوەستە تۆ چۆن ئەتوانی ئەو لۆژیکە دیاری بکەین چۆن توانێ ئەم بڕیارە بدەی کەوا زانایەک بکەی قوربانی پێنج سەرباز یان پێنج سەرباز بکەی قوربانی زانایەک بۆ نمونە لە ڕابردوو بەردەوام هەوڵیان داوە ئاستی مرۆڤ بەرزکەنەوە بۆەوەی پێویستیان بە دەستی کار بووە پێویستیان بە خۆشگوزرانی بووە پێویستیان بە ئاواداکردنەوە بووە چکە سەردەمی پیشەسازی سەردەمێک بووە ڕێژەیەکی زۆر لە کریکارانی ڕەشپێست لە وڵاتانی ئەفریقا هەناردەی وڵاتانی پیشسازی کراوە دواتر پرۆژەی کویلەکردن دەستی پێکردووە بۆ هۆی جەنگ و بەهۆی ئەو گۆڕانکاریکەوە لەو ناسۆ ڕوویداوە بەڵام لۆژیکی شەمەندەفر لۆژیکی قیتار ئایا ئەو قیتارە من لەو کەسە بنێت یان من لەو پێنج نەفرە بنێتە ئێستا پێچوانە بوویتەوە لوژیکیشکەمان هەیە ئەو لوژیکە پێرێن تێسلا ئێمە هەموو ساری تێسلامان بینیە زۆرە سارێک کە بەبێ ساق دەڕاتن پاتری لەسەر و لەگە دیلە وە ڕابت کرا لەگەر جیهانی تەکنۆلۆژیا دەرێ ئەگەر تێسلا لە شەقام بڕوە سێ نەفەری تێدا بیتن لە سرعەیەکی دیاری کرا و لەو کاتی پێنج نەفەر دەپەڕنەوە لە لای چاپ بەربەسەکی کۆنکرێتی هەیە لە لای ڕاستیش پێنج کەس دەپڕیتوە و لە ناو تێسلاکەش سێ نەفەر هەیە ئەگەر من لە پێنج نەفەرەکە بنێتن هەر پێنجان دەکوژی ئەگەر من لە کۆنکرێتەکە بنێتن سێ نەفەرەکە کوژێتن ئەخلاقی کە خۆی بە کۆنکرێت دابدا یاخود ئەو پێنج کەسێکەوە لە شقامە پەڕێتەوە دامانە ئەو پێنج کەسەکە لە شقامە پەڕیتەوە قوتابینە و دامانە ئەوەی لە ناو تێسلاکەشن سێ کەسەکە بازرگانەکە زانایەکە مامۆستاشی زانکۆیە یان دامانە کەسێکی جەنەڕە سەربازێک چۆن ئەتوانی تۆ بتوانانی ئەو هاوسەنجە دروستکەی لە ڕووی ئەخلاقیەوە لە ڕووی یاسایی و لە ڕووی لە ڕووی شعوریەوە لە ڕووی لە ڕووی لە ڕووی هەست و لە ڕووی دەرونیەوە لە ڕووی دەسەڵات و بڕیارێک بدەێ ئایا ئەو تێسلا ئەو سێ کەسەی تێدایە ئەگەر بەو بەردە کۆنکرێتیدا بدەیت سێ نەفەر دەست ئەڕاتن سێ زانە سێ عقل دەزەڕوە ئێمە، ئێمەی مرۆڤ ئەتوانین بڕیار لەسەر ئەو ئەگەرانە بدەین کەوا ڕوو ئەداتن. لە ڕابردوو کەسێک ئەکرا قوربانی پێنج کەسەوە، ئێستا پێنج کەس ئەکرێتە قوربانی سێ کەسەوە. بە چ هۆکارە بە هۆکاری ئەوەی کەوا جیهانی کاپیتالیستی جیهانی ئابووری پێویستی بە کۆمەڵە کەسێکی دیاریکراو هەیە دیاریکراو هەیە پێویستی بە پێویستی بە کوالێتێکی مرۆڤ نیە کەوا زۆری بۆری کە بتن بتوانێتن تەنها خەرزی لێ بکە مەسروفی لێ بکات بەڵکو پێویستی بە سەرچاوێکی ئابووری مرۆی بەهێزی هەیە بتوانێت زیاد زۆرترین داهاتی هەبێت ڕاستەکە زانایەکە ئابوری لەڕوی ئابوری مرۆییەوە ناتوانێت داهێنان بکرێت ناتوانێت گۆرانکاری بکرێت ناتوانێت وڵات بەرەو پێشەوە بڕات چکە ڕێژەی خێزان کەمە بیتەوە لەو کاتە ئاستی عقلێتی نوێ جەستەی نوێ هزری نوێ لەو کاتە ئەبێتە ئەکەێتە قۆناغی بۆشایی خێزانەوە ناچار ئەکرێتە هەوڵ بدات کەەوە بتوانێتن تاک هاوردە بکەن وەکو لە ڕێگای پەنابەریەوە لە ڕێگای پیشەسازی و لە ڕێگەی سەربازی و لە ڕێگەی جەنگەوە بتوانێتن عقل بە کۆبکاتەوە زەرسپی پێڵێ بۆیە ئەوەی ئێستا کە ئەمە تێداهێنە دوو لۆژیکە لۆژیک یەکەم ئەوەیە لە ڕابردوو پێویستیان بەوە بوو کەوا دەوڵەت لە ڕابردوو پێویستم بۆ بکەوە مرۆڤ ناو دەوڵەت بتن بۆ مەرجەی ئەو دەوڵەت کە دەیان دەمەزران دەبا سەرجەم سین و توێژەکان پابندی سیستەمی گرێبەستی ئەو وڵاتە بیتن ئەو دەوڵەتە بیکەوە دامەزرە بۆ منە عراق لە عراق مرۆڤەکان تاکەکان پێکهاتەکان ئاینەکان پابندی دەوڵەت بوون بەڵام لە لۆژیکە نوێیەکەکە کەوا سێ کەس ناو تێسلایە پێنج کەس لە شەقامە پەڕێتەوە پێچەوانە بوویتەوە بووە بە چێ بۆ بە ئازادی دەوڵەت لەناو مرۆڤدا کاتێک کە دەوڵەت لەناو مرۆڤدا هەیە مرۆڤ ئەتوانێت بڕیار لەسەر چارنووسی دەوڵەت بدەن برای لەسەر چارنووسی پەرلەمانەکەی بدات لەسەر دادگایەکەی بدات لەسەر ئەنجومەنەکەی بدات لەسەر ئابووری سیاسی پێکاتەی سیستمی سیاسی گشتی ئەو وڵاتە سێکتەری گشتی ئەو حکومەتە دەکەن لۆ چکە نوێ بنەوەی دموچاوەکانە گۆڕانکاری سیستەمەکەیە لە هەموو ڕوویکەوە بۆیە لە لۆژیکی کۆن لە لۆژیکی کۆن پێنج کەسەکە ئەپارێزرا یە کەسەکەکە قوربانی هەم بۆ هێشتنەوەی مرۆڤ هەمیش بۆ خستنە ناو سیستەمەکەەوە چکە مرۆڤ داخست ناو دەوڵەتەوە نەک دەوڵەتنامە مرۆڤ بووە بەڵام ئێستا پێچەوانە بوو لە تێسلا مرۆڤی دیخن ناو دەوڵەت عفو دەوڵەت دیخن ناو مرۆڤەوە لە تێسلا پێنج کەسەکە بەڵێ ئاسایکە بشکر احتیاجی بەس سی کەسەکانە بمینێت لۆ کە جیهانی سەربازیە جیهانی بازرگانیە و جیهانی زانستیشە لێرانە کاتێک کە دەوڵەت دەخنە مرۆڤەوە بە ئازادی خۆت بە حڕێتی خۆت بە دەنجی خۆت ئەتوانی دەسڵاتی سیاسی بگۆڕی حکومەت بگۆڕی سیستەمی بەڕێوبردنی ئەو وڵاتە بگۆڕی لۆ چکە ئازادیان داوە کاتێک کە مرۆڤ دەختێنە ناو دەوڵەتەوە ئەبێ پابەدی هەموو پرەنسیپەکان بیتن بۆسی بۆی تاکو دەوڵەتەکە دامەزرێتن لێکوانە هەموو ئەگەرەکان کەوا ڕووا دەتن هەموو ئەگەرەکان کەوا ڕوو دەوەکو قوربانیە وەکو شەڕە وەکو ئەوەی لۆ تەنها لە بۆ مانەوەی ئەو سیستەمی کە ئەو دڵەت دابمەزرێتە و کاتێک کە هەڵگە ئەوەشینەوە ئەی گۆڕن لە بۆ سیستەمێکی ئازادی کە دەوڵەت دەخنە نامرۆڤەوە و هەمان لۆژیکی تێسلایە کە خۆ هاژوکارە سیستەم نشینی دا و پێسکەش لە شەقامە پەڕێتەوە ئەو سێ کەسە نابتە قوربانی کۆنکرێتەکە و نابتە قوربانی ئەو پێنج کەسە بەڵکو ئەپارێزرێ کەواتە ئازادی ئازادی نیولیبرالی ئازادی دەنگ ئازادی نەتەوەی ئازادی پێکهاتەی ئازادی ئەو سێکتەرە کەوا مرۆڤ تێیدا هەیە ئەیخەنە قاوی بەکاربەرەوە کاتێک قاوی بەکاربەرەوە لەو کاتە زۆرترین زۆرترین خواستی دەسەڵاتی دامەزرێنی دنیا لە داهاتوو باخ بە بەکاربەرەکەن باخ بە تاکبوونەدا پەرتەوازەیەک کەوتە ناو نەتەوە پەرتازە کەوتە ناو ئاین پەرتازەکە کە ئەکەوتە ناو دەسەڵاتی حەزب کەوتە ناو دەسەڵاتی خێزان ناو کۆمپانیا نوێبوونەوەش لەسەر خۆیە وەکو دنکە بەفر وایە دواتر سپی پۆشە بیتە ئەوەی لێکوانەکە ئێمە ئەمانەوێت زیاتر ڕوونی بکەینەوە لۆژیکی تێسلا بریتە لە ئازادی مرۆڤ دەوڵەت دەبی ناو مرۆڤ دابی نەک مرۆڤ ناو دەوڵەت دابیتن ئەو کاتی کەوا دەوڵەت ناو مرۆڤە بە ئاسانی مرۆڤەکان ئەتوانن دەوڵەت پڕوبار بکەن بیگۆڕن گۆڕانکاریتان بکەن دەستی هەڵوەشینەوە دووبارە داڕێژنەوە بەڵام کاتێک کە مرۆڤ دێخن ناو دەوڵەتەوە وەکو قال بشی خانووایە نە سوار سوار دیوارە ئەو قالبە مرۆڤەکان لە لە لە لە دەستمی ژیان لە قالبەکانی بەردەوامی پێدەکەن بۆیە لۆژیکی تێسلا لۆژیکی کەوا مرۆڤ کەمەکرێتەوە زۆر باک بەم بەهموو پێکاتێک نادەن دیخەنە جەنگ دیخەنە هەژاری وە کللتوری نوێژ دێت کللتور کللتوری بیانی کاتێک کە دێتن دەسڵات بەسەر ئەو بارودۆخە داگرێت و ململانەیەکەتن بە شێوی ڕێژەیی وردە وردە هەموو شتەکە گۆڕێتن کە گۆڕی هەموو شتێک لە لە لە لە عەقلەوە، لە هزرەوە، لە جەستەوە ئەبێ بە کاربەر. جیهانی داهاتوو ئیش لەسەر بەکاربەر ئەکات. هەم حزب نامینێ، هەم حکومەت هەڵەوەشێتەوە، هەم تاکەکان ئازاد دەبن و هەمیش وەبەرهێنانی ناوخۆ ئەبێتە بەکاربەرێکی ئابووری سەرنج ڕاکێش ئەگەر دیقەت بدەین لەبەر چێ زۆربە هەرە زۆر ئەو شتە جوانانەی کەوا ناوەخۆی دنیا لە ناخۆی ژیان ئێمەدا هەیە لە لە جیهاندا هەمووی سەرنج ڕاکێش جوانە هیچ لەسەر جوانکاریەکەتن هیچ لەسەر دەرونی ئینسانەکەی هیچ لەسەر عقلێتەکانکردن لەوەی بەردەوام بەکاری بهێنێتن یعنی نوێ بوونەوەی نوێ بوونەوەیکی بێکۆتاییە کاتی نوێبنەوەی بێکۆتای دروستەبیتن کەواتە زانست پەکێکەوێتن بیروڕا ئازاد پەرچەکەی بیوسێ بیروڕای سیاسی ئازاد پەرچەکەوێتن ئەمانە لە قاڵب دەرن ئەکرێتە بەکاربەرێکی ئازادی ئابووری جیهانی لۆیە لۆژیکی تێسلا کاتێک کەوا سێ نەفەر ناو تێسلایانانی بتە قوربانی پێنج نەفەرەکە پێنج نەفەرەکە کەنە قوربانی لێرە جیهان پێچەوانە ئەبێتەوە ئەو دەسەڵاتی سیاسی کەوا لە سیستەمی کۆنەکەوە شەمەندە فەرێک ئەڕواتن یەکێک ئەکەنە قوربانی پێنج کەسەکە لێرانە دەوڵەت مرۆڤ دامەزرێنێتە بەڵام لە تێسلا مرۆڤ دەوڵەتی دامەزرێنێتە دووبارە پێچوانە ئەبیتەوە ناو تێسلا حەزب کاتێک کاوان وەکو وەکو خێزان وەکو نەتەوە وەکو مەزهاب وەکو کۆمپانیا لە قالبی کلاسیکەوە ئەبێ بە قالبێکی نوێتر بیستە گۆڕانکاریەکەنەوە لێکوانە چی لێ دەتن ئاستی حزب ئەوێتە ئاستێکی مەسەرەن شارەوانی ئەبێتە ئاستێکی نوێنەرایەتی ئەو کاتی مرۆڤەکان لە کاتی هەڵبژاردن لەناو کە دەوڵەت ناو مرۆڤدا هەیە بە ئاسانی کەسێک کە نوێنەری خۆیان وەکو سەرۆک حکوومەت بێ چ وەکو سەرۆکی دەوڵەت بێتن گرنگ ئەوەیە سیستمی ئەو وڵاتە بەڕێوە بەتن و بتوانین گۆڕانکاری بکات لە زانستی و لە هزریەوە بیکەنە بەکاربرێکی ئابووری بۆیە لۆژیکی تێسلا لۆژیکی تێسلا بەهێسترە لە لۆژی شەمەندەفەرکەوە کەسێکەکە قوربانی پێنج کەسیان پێنج کەسەکەی قوربانی یەک کەس لە تێسلا سێ کەسەکەی قوربانی پێنج کەسیان پێنج کەسەکەی قوربانی سێ کەس دنیا برۆ پاش ئەگەڕێتەوە بچووکترە بێتەوە بەڵام خێراترە بێتن و ئاسانترە بێتن و زیرەکترە بێتن قەبارەکەی بچووکەکەنەوە بۆیە ئەو دوو لۆژیکە هەتا ئێستا زۆرتر مناقەشە لەسە کراوە ئانەوێت چون بتوانن زەوی کۆنتترۆلکەن لە ڕێگە ئەو دوو لۆژیکەوە خواتان لەگەڵ